بەڕێزان، کاتێک حەزرەتی مووسا، سەلامی خوای لەسەر بێ، لە وڵاتی میسر، ڕایکرد و دەرچوو، گەیشتە وڵاتی مەدیەن، خان و ماڵی نەبوو، پارە و سامانی نەبوو، خواردنی نەبوو، هاوسەری نەبوو. بەڵام بوو بە خاوەنی هەموو ئەوانە لە ماوەیەکی زۆر کەمە. سەرەتا با بزانین موسا پێغەمبەر وڵاتی خۆی بۆچی بەجێ ئەهێڵێ بۆ لە کۆشکی فرعون کە لەوێ گەورە بووە لە شیر خواردنەوە تا بووە بە هەرزەکار و پیاو بۆ ڕاکە بۆ ئەو قەڵایە بەجێ ئەهێڵێ. موسای پێغەمبەر لەو وڵاتە ڕای کرد نزیکەی یەک هەزار کیلۆمەتر بە پێ ڕۆشتووە لە میسرەوە تا گەیشتوەتە مەدیەن هەشت شەو و هەشت ڕۆژ بە پێ ڕۆشتووە و ڕای کردووە بەناو شیوێکا شاخی بەرز ترسناک غەریب ناشارەزا بۆ بۆ ڕۆشت کاتێ چووە بازار بینی یەکێک لە دارودەستەی ستەمکار فیرعەون بەر بووەتە گیانی کەسێکی موستەزعەف و ژێردەستە و داماو لە بەنی ئیسرائیل، تێی هەڵەدا، تێی ئەسرەوێنێ، سووکایەتی پێکا. ئەم پیاوە، ئەم موسایە کە جارێ نەیشبووە بە پێغەمبەر، زۆری ماوە بێ بە پێغەمبەر، ئەمەی پێ قبوڵ نەکرا، چوو لە یەکیان کاتەوە، پاڵێکی نا بەمەوە و پاڵێکی نا بەوەوە، ئەوەی قیبتییەکە، فیرعەونییەکە وازی نەهێنا، هاتەوە پێشەوە و پەلاماری یا بە دیارچاوی موسایشەوە هەندێکی کە یا لە بەنی ئیسرائیلییەکە. ئەمە منکەرێکە، ئەوە ئەیبینێ زاڵمێک ئەدا لە مەزڵومێ، بۆیە حەزرەتی موسایش یەک مستە کۆڵەی لێیا و پاڵێکی پێوە نا کابرا کەوت و هەڵنەسایە و مرد فەرمانی کرد بە چاکە ڕێگری کرد لە خراپە بەڵام تووشی مسیبەتێ بوو ئەبێ باجەکەی بدا ئەبێ دایکی خوشکەکەی بەجێ بێڵێ ئەبێ هارونی برای بەجێ بێڵێ ئەبێ وڵات بەجێ بێڵێ چونکە فەرمانی کردوە بە چاکە چونکە دژی زوڵم وەستاوە بۆیە ڕۆشت کە پشتی بەخوا بەست و ڕۆشت خوا دەروی لێکاتەوە هەر ئەو نا هاجرەی خێزانی ئیبراهیم پێغەمبەر دایکی ئیسماعیل کاتێ ئیبراهیم لە تەنیشت ئەم بەیت اللە الحرامە ژنێک و مناڵێکی ساوا دائەنێ ئەڵێ بەجێمان مەیەڵە لا ناکاتۆ سێ جار ئەڵێ ئیبراهیم تخوا بەجێمان مەیەڵە لا ناکاتۆ جاری چوارەم ئەڵێ سوێنت ئەدەم بەخوای کەعبە خوا ئەمری پێکرد یا ئیشی خۆتە ئەڵێ ئیشی خوای ئەڵێ دەبڕۆ زایعمان ناکا دەبڕۆ زایعمان ناکا هەتا ئاوی پێبوو شیری پێبوو دای بە مناڵەکەی دوایی کەوتە پەلە قاژە، ڕایە بۆ ئەم لا، ڕایە بۆ ئەو لا، هاوار، خەڵکینە فریامان کەون هیچ نەبوو. ئەوەی سەرشانی ئەنجام دا، ئەوەی لەسەر شانی بوو ئەنجامی دا. ئیتر خوای گەورە فەرمی دەیگەڕێ بۆ من. جبرەیلی نارد، پێیەکی کوتا بە عەرزا و ئاوی زەمزەم پیا بوو. یوسف لە ڕووی ئەخلاقیەوە براکانی حیچ نەما پێی نەکەن فرۆشتیان لە میسر لە بیر ڕزگاری بوو لە تێهەڵدانی براکانی ڕزگاری بوو بەڵام دووچاری وەیەکی گەورەتر بووە ئافرەتێکی هاروهاچ بەحیساب شازادە و ژنە شا بەڵام سووک و بێقیمەت دوو لە ڕووی ئێوە دەرگای لێداخاوەڵێ ئەبێ لەگەڵ ما ڕابێریت زینا بکەیت بەڵام خۆی گرت پەنای گر بەخوا دانی بەخۆیا گرت وئیلا تەصرف عنی خوایە ئەگەر ئەگەر حیلە و مەکری ئەم ژنانم لێ دوور نەقەیتەوە تووشی تە هەڵە و تاوانە بم خوایە پەنات پێ ئێهێنم ئەبێ بەڕێزان ئەبێ هەر یەکێک لە ئێمە ئەوەی لەسەر شانێتی بیکا ئینجا بیداتە دەستی خوا هەر لە ڕێوە نەڵێ خوا ئەوەمان بووەکە نایکا ئەبێ ئەرکی سەرشانمان ئەنجام بدەین ئینجا خوا ئەوەی ئەمانەوێ و باشتریش بۆمانەکە ئەرکی پێغەمبەران نییە، ئەرکی هەموو ئینسانێکە، هەموو ئینسانێکی عاقڵ و باڵغ ئەبێ ئەمر بە مەعروف بکا و نەهی لە مونکەر بکا، بۆ ئەوەی بەر عیقاب و سزای خوا نەکەوێ کە ئەینێرێ، خوای گەورە قەرارێکی هەیە، ئەگەر لە مەملەکەتێکا فەرمان بە چاکە و نەهی لە خراپە نەکرا، ئەگەر دەستی زاڵم نەگیرا، خوا سزای نارد، لە پێش ئەولیاکان ئەگرێتەوە، عولەماکان ئەگرێتەوە. خوا ئەمری کرد بە حەزرەتی جبرائیل فەرمی بڕۆ ئەو ئەو ئاوایە وێران کە فەرمی خوایە پیاو ساڵحێکی تایە فەرمی لەوە دەست پێ بکە لەوە دەست پێ بکە بابێمەوە سەر حەزرەتی موسا بە گیرفانی خاڵی بەسکی خاڵی بە بێچەک و ئەسڵەحا هەموو شتێکی بەجێڵا و ڕاکە و بڕۆ سوپایەکیش بە دواتەوە بێ لەشکرێک بە دواتەوێ بوگرێ. ڕۆشت گەیشتە وڵاتێک پێی ڵێن مەدیەن. ژێری پێی توێکی پێوە نەمابوو هەمووی بوو بوو بە تلوق و برین گیای ئەخوارد هەشت شەو و هەشت ڕۆژ گیای خواردووە. گەیی ئەوێ ئەوە لە بازاڕی میسر شەڕێکی بینی کابرایە هەڵەدا لە کابرایەکی فەقیر ئیسا چووە ئەوێ یەشتان دان نەنیشتووە بەزمێکی ترە بینێ ئەبینێ کۆمەڵی پیاوی ملقەوی ملقەوی تێڵا بەدەست ڕان و بەڕ و بزن ئاوەدەن دوو ئافرەتیش لەو دوورەوە وەساون بەری حیوانەکانیان نەگرن تێکەڵ نەبێ بە حیوانی ئەمان مەشهەدێکی عەجیبە باشە ئەم هەموو پیاوە بۆ ئەو دوو ئافرەتە بەڕێ ناکەن بۆ بەزەی لە دڵیانان نیە بەرامبەر بەو ئافرەتانە خۆ غەریبە نین لە خۆیانن خۆ ئاوەکەوە نییە بڵێ تەواوە بێ ئەم موسایە بە فیترەت و بە تەبیعەت حەزی لە خەیرە و دوژمنی شەڕە ڕۆشت چوە لای دوو ئافرەتەکەوتی ها ما خەتبووکوما ئەوەیەوە چیتانە خەریکی چین ئەبێ هەمووی بڕوائین جا ئێمە ئەی بۆ بەلای مەڕۆن و ئەبوونا شەیخون کەبیر باوکمان پیاوێکی پیرە ناتوانێ مەڕ بلۆڕێنە برامان نییە شوانیشمان نییە لەبەرەوە ناچار بووین هەردووکمان هاتوین مەڕەکان ئاوە دەین و مەڕەکانە لەوەڕێنین بیرەکاتەوە دایک و برا و وڵات و خوشک و مانوێتی و برسێتی و زڵم و زۆرێک کە ئەکرێ لێرە و لەوێ و ئەوانە ئێسش خوا خەیرێکی بۆ ڕێکخست ئەو حیوانانەی ئاودا بۆ دوو ئەو دوو ئافرەتە قال ربی انی لما انزلت الی من خیر فقیر خوایە لێت بەزیاو بێ خوایە من زۆر محتاجی تۆم من زۆر پێویستیم بە تۆیە خوایە ئەگەر تۆ فریام نەکەوی کێ من ئەناسێ من چی بکەم یا ڕەبی ئەمە خیر بوو کردو بە نسیبم بتوانم چاکەیە بکەم لەم غەریبیە گەورەیە بە خەرج بدەم خوایە من موحتاجی تۆم خوایە من داوای یارمەتی لە تۆ ئەکەم چاکەکەی لەبەر خوا کرد هیچ مەرامێکی تری نەبوو پشتی بەخوا بەست ئەمە دوو زڵمی قبول نەکرد ئەمە سێ دانیشت بە دیار ڕەحمی خواوە حەیوانەکان بڵاوایان لێ کرا و ناوە چۆڵ بوو نیو سەعاتی پێ نەچوو وەڵایەکی لە کچەکان هاتم تی کاکەوتی بەڵێ وتی باوکم بانتەکە تی بۆ خێرە وتی وەڵا باوکم بانگ تەکاڵێ ئەبێ جەزای ئەو پیاوەتی بەمە ئەو کچانەی منی ئاوا ڕزگار کردووە ئاوی حیوانەکانی بۆ داون بابە بڕۆ بە ڕێی خۆتەوە نە عەرەبێ بیت لەگەڵ یا ڕۆی و چوو بۆ ماڵی عەبدە ساڵحەکە باوکی دوو کچەکە اینجا موسا فەرمێ باو ئەرێ دەم و باس خێرە گەیشتویتەتە ئێرە ئەو بەکچەکانی وت ما خەست بووکوما باوکی ئەوانیش بۆڵ ئەرێ تۆ بۆچی گەیشتوتە ئێرە چییە خێرە ئەوە تۆ خەڵکی ئەم وڵاتە نیت حاڵ و مەسلەی بۆ گێرێتەوە من ئاوام بەنی ئیسرائیلیم ئاوا وەزە ئەمەیە اینجا دایکم کە منی بۆ خستومێتە ناو ڕووبار لە ترسی فیرعون برایەکی ترمەیە خوشتێکمەیە دایکمەیە و حاڵ لەمە لەوە میسر وەزعی وایە کوشتنە بڕینە ئەوانە منیش لە ترسی ئەوەی کەوا لە بازارە چاکەیەکم کرد ناوبژیەکم کرد بۆکسێکم ما لە پیاوە کابرا کەوتوم برد نیازی کوشتنیم نەبوو بەخوا تێریشان کردو ئەوە بوو بە خاوەنی نان و ئەوە سکی تێر بوو ئەوە ترسی نەما ئیتر ئەمە جێگەی تۆیە ئەتوانی شوانی بکەیت ئەرێ وەڵی بۆ ناتوانم دەی من ئەمەوێ بکەم بە شوانی ئەم مەڕانە یەکێ لەم کچانەیش لە دەمێ ئاخر هیچم نییە. ئێ باشە شوانیم بۆ بکە شەرتە شوانی لە باتی مارەی ئافرەتەکە هەشت ساڵ شوانیم بۆ بکە خۆ ئەگەر بیکەی بە دە ئەوە گەورەیی خۆتە وتی هەر کامیانم توانی تەواوی ئەکەم بەڕێزان موسا سەلامی خوای لەسەر بێ بوو بە خاوەنی ماڵ بوو بە خاوەنی ژن بوو بە خاوەنی پیشە پیشەشی دۆزیەوە گەنجەکان شەباب، گەنجی کورد، ئەها سەیرکە، بەس تۆزێ لێبڕان، تۆزێ پشت بەخوا بەستن، تۆزێ باوەڕ بەخۆ بوون، خوا دەروەکاتەوە. بەس بەو خوایە حەتا لەگەڵ فەیسبووکا بین تتتتتتتتتتت هەر ئاوا بکەین هەر ئاوا بکەین بەخوا هیچمان بە هیچ نابێ نابێ نە نانی تایە نە ژیانی تایە نە ژنی تایە نە پیشەی تایە هەچی تیا نییە بەس پارە سەرکوتنی تیایە وەخت کوشتنی تیایە تووشی حەرام بوونی تیایە بڕۆ پیاز بفرۆشە بڕۆ کەناسی بکە بڕۆ شوانی بکە بڕۆ گوڵەوە ڕۆژە بفرۆشە مەڵێک هیچ ناکا بڕۆ دامەنیشە خی گەورە دەری خێر لێکات و ئەی نێرێ بەڕێزان ئەوە قیسەی موسا پێغەمبەرە سەلات و سەلامی خوای لەسەر بێ وەکو عرضم کردن خۆری ئەو ڕۆژە ئاوا نەبوو خوا ماڵی دایە ژنی دایە پیشەشی دایە تێریشی کرد ترسیشی نەما ومن يتوكل على الله فهو حسبه ئەوەی پشت بەخوا ببەستێ خوای بەسە بەس ئێمە پشت دەبەسین بە خۆمان، بە شاخەکانی خۆمان، بە دۆستەکانی خۆمان، بە سیلاحەکانی خۆمان، بە درۆکانی خۆمان پشت دەبەسین، ئێمە خۆمان ناوەتە دەستی خوا خەڵکینە، خەڵکینە کورد ئەبوایە لە دوای حەفتا و چوار ژیر ببوایە، سەرۆکەکانی کورد و پارتەکانی کورد ئەبوایە ژیر ببونایە ئەمەریکا چی کرد لە شۆڕشی کورد لە حەفتا و پێنج خەڵکی نا دۆستمان هەیە دۆست رووسیا ئەمریکا ئەڵمانیا فەرەنسا ئێرانیش ئەڵێ هەر هەمویان ئاگادار بوون کە ئەردۆغان و تورکیا وا ئەکات لە عەفرین و وێرانی ئەکا و داگیری ئەکا و بە دیار چاوی نێودەوڵەتی وە ئەی کورد کوا دۆستەکانی و ئەی باشە ئەمریکا باشترین سیلاحی نەدا بە نامەوێ بڵێم شەرڤان ئەزانم شەرڤان کەلیمەی چییە پێشمەرگە جەنگاوەر گەنجەکانی مەکەڵن شەرڤان ئیترڵی شتێکی مهمیان وتووە شەرڤان هەل لەبەی تۆزێ غەریبە لە لە پێشمەرگە و لە جەنگاوەر و لە شۆ ڕژگەر تر بەلامانەوەین ئەی ئەوە هەموو سیلاحەچی بودای پێیان سیلاحی دانێک نانی بە تەڵەوە تەڵی بۆ نانەوە سەربەخۆییمان لەدەست دا، وڵاتەکەی وێران کرد، ئابڕوو برا، تاڵان کرا، هەر وەکوو هەڵەبجە. ئەی بۆ لە هەڵەبجە قسەیان نەکرد؟ لە هەشتا و حەوت بۆ قسەیان نەکرد؟ حەتتا لە مەسڵەحەتیان بێ کچی خۆیان ناکەن بە قوربانی کوڕی ئێمە، ئێمە ئەبێ خۆمان لە بیری خۆمانا بین، ئەبێ ئەم میللەتە خۆی خەبەری بێتەوە، ئەبێ ئەم تاڵانچیانەی کوردستان خەبەریان بێتەوە، لەم مینبەرەوە پێتان ئەڵێم، کوڕی کورد، کچی کورد، پیری کورد، مناڵی کورد حاڵی لە خەتەرایە. گیرفان نەما، قاسە نەما، کاسە نەما، تەشت نەما، نان نەما، ئیش نەما. بۆ خەبەرتان نابێتەوە؟ بۆ داناچڵەکێن؟ بۆ هۆشێ ناکەنەوە؟ بۆ لە خوا ناترسن؟ ئەگەر لە خوا ناترسن بۆ عەقڵ بەکار ناێنن؟ بۆ ویژدان بەکار ناێنن؟ بۆ سۆزتان نییە؟ نیوەیە خنکێ لە ئاوا سەری خۆی هەڵگرێ نیوەی خۆی هەسووتێنێ نیوەیە ڕاکارێک ئەخلاق قبوڵی ناکە بەتەمای چین کە یای خۆنی تر خەڵکینە بەخوایە فەرمان بە چاکە ئەەکەین باشە نەهی لە خراپە ئەەکەین باشە ئەگینا قەسەم بەخوا ئەمە هەنگین ڕۆن خواردنە ئەمەی ئێستا ئا ئێستامان ئەمەنە شتی خراپ بە دواوەیە ئەمەنە شەوەزەنگ بە دواوەیە ئەمەنە بێ حورمەتی بە دواوەیە بەخوا ئەمە لە چاویا وەکو هەوین ڕون خواردن وایە میلەتێک بەدەست دوو سەو کەسەوە گیری خوارد بێ سەو کەس سەو کەس گیری خوارد بێ ئیسا گەر خەڵکی قسە بکات کێ پەلاماریەدا ئاسایش و پێشمەرگە و چالاکی مەدەنی و پاسەوانی سنوور و دژە تیرۆر و زێرەڤانی و ئەوانە پەلاماریە دەن ئەی باشە ئەوانە کوڕی کێن لە کۆریاوە هاتوون لە کەمبۆدیاوە هاتوون ئەی ئەوانە بۆ عقڵ ناخەنە کار بۆ بیریان نابێتەوە بۆ ئەبێ ئەم مەسولانە وا بکەن لەم هەموو کوڕە جوانە لەم هەموو کچە جوانە لەم وڵاتە خۆشە ئەوانە بۆ ئەبێ پەلاماری میلەت بن و بەن لە میلەت لە کاتێکا دەسەڵاتدارەکان سەرۆکی حیزبەکانیان منیش هاتم لە بامۆکەوە لە خوار مزگەوتی بۆینیەکانەوە مزگەوتی داروسەفا کوڕێکی گەنجمان هەبوو ئەحمەی حاجی عەزیز کۆکۆیی خواعەفوی کە ئەڵغام کوشتی لە چنار تەلەبەیەک بوو گەنجێک بوو وتی مامەسا تایەرەوە کوێ ڕێ وتم ئەچم بۆ تەجنی وتی بڵێ ئەچم بۆ نەقلاتی جەهەنم نازانم ئەندامێکی ئەو حیزبە کە قسە ناکا بەرامبەر ئەم زوڵمە لەم میلەتی کورد دەکرێ لەگەڵ ڕەئیسەکانا لەگەڵ خاوەن پارەکانا لەگەڵ مەسولە گەورەکانا خوا لە یەک تابوتە حەشریان نەکا هەموو بە یەکوەن کانو خاتئین هەموویان وەکو یەکوان ئێمەش ڕازی بین ئێمەش وەکو ئەوان واین مەلای مێزەر سپی شێخی پشتێن سەوز ڕیش درێژ بێ ڕیش دیسکۆ دیبلۆماسی هەر کێ هەیت ڕازیت بەم حوکمڕانیە ڕازیت بەم وەزعە خوا لە قیامەتا لەگەڵ ئەوانە حەشرت ئەکا ئەگەر لە دەست یە بیگۆڕە ئەگەر لە دەم یە بیڵێ و بیگۆڕە ئەگەر نەوتوانی بە دڵ بیبوغزێنە وذلك اضعف الايمان بڵێ خوایە من بەریم لەم زڵمە ڕازی نیم پێی خۆشم لێی نایە حەزی لێ ناکەم یا ڕەب العالمین داوات لێکەم بیگۆڕی دەست بگرە بە کڵاوەکە تە بابا نەیبا با نایبا بەس خۆتە بە کڵاوەکە نابا خۆتە بە ئەیستەم لێکراوەکانی کوردستان نائومێد مەبن ئەی گەنجە ڕووت و برسیەکانی هەرێم ڕەشبین مەبن ئەی لاوە گیرفان خاڵیەکانی گەلەکەم ئێوەش تاکە بکەن بەڵام لەبەر ڕەزامەندی خوا لەبەر ئافرەت نا لەبەر هاوکاری مرۆڤ و بێدەسەڵاتەکان لەبەر خەڵات نا. دوعا و پاڕانەوەی بە کوڵ و بە دڵ لە خوای پەروەردگار و بە دەسەڵات بپاڕێنەوە، بەڵام قەناعەتی تەواوتان هەبێت بەوەی کە خوا دەیبیسێت و دەتانبینێ. دڵنیاتان دەکەم چۆن هات بە هانا و هاواری موساوە، ئاواش دێت بە دەم ئێوەوە. دڵنیاتان دەکەم خوا چۆن فیرعەونی خنکان ئاواش فیرعەونەکانی ئەم زەمانە دەخنکێنێ، خوا چۆن قارونی بە ناخی زەویا برد ئەم سەرمایەدارە دزو گەندەڵو بێ ڕەحمانەش بە ماڵ و قاسەکانیانەوە لە ناو دەبات و دەیان فەوتێنێ دوژمنانی کورد و کوردستان و داگیرکەرانیش سەرنویشتیان وەک شای ئێران و سەدام حسین و ئەتاتورک دەبێ. پێشینانمان وتویانە سەگی هار عومری چل ڕۆژە، بەڵام دیارە ئەم زەمانە ئێمە خۆمان نین بیگۆڕین. پشتیشمان بە خوا نەبەستووە، ئەگینا بەڵێنی خوا حەقە و باقیە، ادعونی استجب لکم، هاوارم لێ بکەن وەڵامتان ئەدەمەوە، یەم بە هاوارتانەوە. دوا وتەم لەم وتارەدا. بریتییە لە ئادابی گەشت و سەیران لەم بەهارەدا و پارێزگاری لە پاکی و جوانی وڵاتەکەمان. گەشت و سەیران شتێکی حەڵاڵە بە مەرجێ یەکەم خواردنەکان حەڵاڵ بن و خواردنەوەی حەرامی تیا نەبێ. دووهەم تێکەڵی ژن و پیاوی نامەحرەمی تیا نەبێ بە تایبەتی خەڵوەت لە نێوان نێرێک و مێیەکدا سێیەم زیادەڕەوی و ئیسرافی تیا نەکرێ چوارەم زیان بە باخ و کشتوکاڵی هاوڵاتیان نەگەیەنرێ پێنجەم کانیا و سەیرانگاکان پیس نەکرێ لە کاتی تارەتگرتن و دانیشتنا زبڵ و خاشاک فڕێ نەدرێت نایلۆن و حەفازەی مناڵ و بتڵ و ئەوانە بخرێنە ناو کیسەیەک و بێنرێنەوە لە شار بخرێنە ناو حاویەکان یا بەرمیلی زبڵەکان شەشەم دەنگ بەرز نەکرێتەوە و ئازاری خەڵکانی تر نەدرێت بە مکەبیرە و بە سەیارە حەوتەم نوێژەکانتان لە کاتی خۆیدا بکەن و لە یادی خوا غافڵ نەبن کە ئەو بەهەشتەی بۆ ڕازاندوونەتەوە هەشتەم، بیرتان لە لای هەژاران و ماڵە برسییەکان و منداڵە گیرفانخاڵی و بێ باوکەکان بێ. نۆیەم، لە کاتی ڕۆشتن و هاتنەوەدا شۆفێرەکان پابەند بن بە یاساکانی هاتووچۆوە، ڕچاوی خێرایی ڕێگەپێدراو بکەن، خۆیان لە پێشبڕکێ بپارێزن، هۆڕێن و گڵۆپی بەرز و دەنگی ڕادیۆ و سیدی، بەوانە ئازاری هاوڵاتیان نەدەن. دەیەم، دار نەبڕن، لاستیک نەسوتێنن، سود لە پیکنیکی غاز و خەڵوز وەربگرن تا هەوا و ژینگەکەمان پیس نەبێ. یانزەهەم، تەنها ئەوەندە بەس نییە بڵێی خۆم خاشاک فڕێنادەم، بەڵکو دەبێت، فەرمان بە چاکە بکەی و بەرگری لە خراپە بکەن، ئەگەر کەسانێک زبڵ و خاشاکیان بەجێ هێشتووە بە گەورەیی خۆتان کۆی بکەنەوە و بەجێی مەهێڵن و با ببنە ئۆلگۆ و سەرمەشق خەڵک چاوتان لێ بکا. هەروەها نیگەرانی و ناڕەزایی خۆم و ئێوەش دەردەبڕم بەرامبەر بە وێرانکاری و داگیرکردنی عەفرین و زیان گەیاندن بە هاووڵاتیانی مەدەنی، هەروەها ئەو بۆمباران و تۆپبارانەی باشووری کوردستان و کوشتنی هاوڵاتیان و سوتاندنی باخ و ڕەز و کوشتنی ماڵات و ڕوخاندنی دێهات و ڕێگاوبانەکان ئیدانەی هەموو ئەو سنور بەزاندن و کوشتن و بڕینانە دەکەین داوا لە حکومەتی عێراق و حکومەتی هەرێم دەکەین ڕێوشوێنی یاسایی پێویست بگرنە بەر بۆ ڕێگرتن لە هێزەکانی تورکیا وڵاتانی تر تا لەمە زیاتر وڵاتەکەمان توشی نەهامەتی و تیاچون نەبێ چەکدارانی ئۆپۆزیزیۆنیش بەتایبەتی پەکەکە لەو مەنتیقەیە خۆیان دوور بخەنەوە لە شار و گوندەکان تا خەڵکی مەدەنی نەبنە قوربانی بیان و بە بۆنەی جەک چەکدارەکانەوە ئەوانیش بێن قەسفی لادێ و گوندەکان بکەن ئەمەمان بە چاوی خۆمان بینیوە ئەمە وەختی خۆی پێشمەرگە هات لە ناو گردە نازیعیدا لە دەبابە شوێنی دوورمان هەبوو ئاوانی تیا نەبوو ئەهات لە فڵانە شوێنە ئەیدا دوای ئەوانیش ڕوون تەختیان ئەکرد لەبەر ئەوە ئەو قسەیە هی کۆنە ئیستا نیە خەڵک وابزانێ من لاسایی خەڵک ئەکەمەوە کابرا کە چەکدارە نابێ لە ناوی دیابێ نابێ لە ناوی شارا بێ ئەبێت دوور بێ لەو خەڵکانە بۆ ئەوەی خەڵک قەسفی ئەوی کرد ئەو چەکدارە ئەو شۆڕشگێڕە ئەو بکوژرێ ئێشی نییە وەکو ئەوەی ژنێک و مناڵێ بکوژرێ ئینجا خەڵکیش حەزەکەم ئەمە بزانن لەم شەڕی تورکیا و عەفرین و قەندیل و شەنگارەدا خەڵکینە دین و ئیمان بەش مەکەن خەڵکێکەیە زۆر عەلمانی و چەپە سوکایەتی بە قورئانەکە جوێن بەخوادا لە داخی ئەردۆغان بابە ئەردۆغان حکومەتەکا ئەردۆغان وڵات و ئیمپراتۆریەت دروستەکا وەڵا عەلاقەی بە خوا و بە ئیسلام و دینەوە نییە بەو جۆرە ئێمە خەڵکی حاڵی وازانی ئەمە غەزایە و ئەمە جیهادە ئەمە فراوان تەڵەبیە لەبەرەوە داواکەم لەو کەسانە باخ سوکایەتی بەخوا و بە پێغەمبەرمان نەکەن ئەوە یەک داواکەم لەو کەسانەش خۆیان بە دیندار و موسڵمان ئەزانن نەڵێ ئەوانە ئەوە چەپن و ئەوە مارکسین و ئەوە پەکەکەن و ئەوە ئەوە ئەوە نا مەسەلەی زوڵم هەر زوڵمە لە جوولەکەی بکەی لە بوزی بکەی لە کوردی بکەی لە عەلمانی بکەی لە ئیسلامی بکەی زوڵم هەر زوڵمە وڵات داگیرکردن وێرانکردن هەر زوڵمە هەر کەسێ بیکا نابێ پێی ڕازی بی لە هەر شوێنێ زوڵم بکرێ ئێمە کارمان بە تورکیاوە نییە سنووری خۆی بپارێزێ، وڵاتی خۆی بپارێزێ، بەس نەیەتە سەر خاکی عێراق، نەیەتە سەر کوردستان، ئەم میللەتە بێدەسە ئاوا لێ نەکا، ماڵوێران و سەرگەردانمان نەکا، تورکیا زۆر یارمەتی داوین وەکو ئێران لە ڕۆژە ڕەشەکانی کۆڕە و لە ڕۆژە لێقەوماوەکانا، بەڵام ئێستا هەموویان دا بە ئاوە، هەموویان شۆردەوە، لەبەر ئەوە خوای گەورە و پەروەردگار کۆتایی بە نەهامەتییەکانمان بێنێ. خوای گەورەو پەروەردگار ئاژاوە نەیڵێ لە وڵاتمانا شەڕو براکوژی نەیڵێ لە وڵاتمانا خۆشی بخاتە ناو دڵەکانمان بارانی ڕەحمەتمان بۆ بارێنی یا ڕەبی بارانی ڕەحمەتمان بۆ بارێنی یا ڕەبی بارانی ڕەحمەتمان بۆ باری یا ڕەبی هەر نەخۆشە داوای دوعای خێری لەکردم خوای شیفای بدەی خوای شیفایان بدەی خوای شیفایان بدەی خوای لە مردوەکانمان خۆشببی خوای زیندوەکانمان عاقیبەت خێرکەی خوای کاربەدەستەکان بسازێنی و ڕاساڵیان کەی